گەیشتینە پاری سێهەم. ئەوەی توانای ئەنجامدانی ئەم کارەی هەیە هەموو دونیا دەکاتە لایەنگری خۆی، ئەوەی توانای ئەنجامدانی ئەم کارەی نییە ڕێبوارێک دەبێت لە شەقامی تەنیاییدا. بەڕێزان، کە وەرزی هاوین دێتە پێش، لە یەکەمین هەل و بەتاڵیمدا بۆ ڕاوەماسی دەچمە کەنارەکان، ماین وەک بڵێی بۆ من بۆتە خوویەکی دووەم چونکە ئارەمشێکی ڕۆحی زۆرم لە سەفەردا دەست دەکەوێت لێرەدا مەبەستم لەوە نییە کە باسی باشیەکانی ئەم سەفەرەتان بۆ بکەم بەڵام مەبەستم خستنە ڕووی مەسەلەیەکە بەو مەبەستەی کە ئەنجامی لێ وەربگرم بەڕێزان خۆم هەر لە سەردەمی منداڵیەوە زۆرم حەز لە شلیک و خامە هەبووە ئێستاش هەمە بەڵام من سەرم لەوە سوڕدەمێنێ بۆچی ماسیەکان خواردنی کرمیان لەلا خۆشترە وەک لەو خواردنە بەتامانە کاتێ کە بە مەبەستی ڕاوەماسی ماڵەوە جێ دێڵم، لە بیری خۆمدا نیم کە پێویستیم بە چ شتێکە. لە یەکەمین قۆناغدا هەوڵ دەدەم بزانم ماسییەکان چییان پێ خۆشە، من هەرگیز شلیک ناکەم بە نووکی قولاپەکەمەوە، بەڵکوو کرم یا کوللەی پێوە دەکەم و بەو ماسیانەی کە لە ژێر ئاوەکەدا خەریکی مەلە کردنن دەڵێم، فەرموونە سەر سفرە و ئەم خۆراکانە مەیل بفەرموون. بەڕاست، بۆچی لە کاتی ڕاوە مرۆڤدا ئەم شێوازە پەیڕەو نەکەین کە لە عەقڵیشدا دەگونجێ، لویل جورج کە بەم شێوازە بێگانە بوو کاتێک لێیان پرسی چۆن بوو کە پاش شەڕی جیهانی یەکەم ڕابەرانێکی وەک ویلسۆن ئۆرلاند و مەکمسۆ بەرکەنار کران و لەبیر کران بەڵام ئێوە بەردەوام بە بێ لەرزۆکی لە پۆستەکەی خۆتاندا ماونەتەوە ئەگەر بۆ مانەوەم لەم پۆستەدا بە شوێن هۆکاردا بگەڕێن ئەوا پێدەچێت بەم ئەنجامە بگەن کە فێربووم چۆن چەشتە پێویست بۆ قولاپی ڕاوەکەم لەگەڵ زەوق و حەزی نێچیرەکاندا هەماهەنگ بکەم، بە واتایەکی تر بە تەجروبە بۆم دەرکەوتووە چ شتێک بە نووکی قولاپەکەمەوە بکەم تا نێچیرەکە حەزی لێ بکا. بۆچی هەمیشە ئێمە دەبێت لەبارەی ئەو شتەی کە پێویستمان پێیەتی قسە بکەین، مەگەر نە ئەوەی کەوەها کارێک خۆویستانە و بێ سوودە، ئەگەرچی ئێوە حەزی خۆتان بۆ ئەو شتەی کە پێویستتان پێیەتی دەردەبڕن و ئەو حەزەش هەمیشەیی و نەگۆڕدراوە. مەبەستم خۆویستانەبوونی خواستەکانی ئێوەیە. کەسانی تریش هەروەها بەم جۆرەن، ئەوانیش حەزیان لەو شتانەیە کە جێی پێویستییانە. بەم چەشنە تێڕوانینە تاکە ڕێگەی چوونە ناو خەڵکانەوە ئەمەیە کە دەربارەی ئەو شتانە بدوێین کە ئەوان حەزیان لێیەتی و یا ڕێگەی دەستخستنی ئەو حەزانەیان پیشان بدەین. کەواتە تکایە لەبیری نەکەن لە بەیانییەوە کاتێک کە هەوڵی ئەوە دەدەن کەسانی تر ناچار بکەن کارێکتان بۆ ئەنجام بدەن لە ئاست حەز و خواستی ئەواندا بێسەرنج نەبن. بۆ نموونە ئەگەر ناتانەوێت کە کوڕەکەتان جگەرە بکێشێ ئەمە مەسەلەی جێ حەزی ئێوەیە، بۆ ئەو کوڕەی ئامۆژگاری و وتاردان مەگرن و لەبارەی ئەو داخوازیەی حەز دەکەن ئەو جێبەجێی بکات بەبێ پەردە و یەکسەر قسە مەکەن، بەڵکو بە جۆرێک تێبگەیەنن کە جگەرە کێشان دەبێتە هۆی لاوازبوونی چالاکیە وەرزشیەکانی و سەرەنجام نەگەیشتن بە پلەی قارەمانی کە ئەمە حەز و ویستی ئەوە. ئەگەر ئێوە سەروکارتان لەگەڵ منداڵاندایە ئەو خاڵە لەبەرچاو بگرن کە حەز و خواستی ئەوان نابێت ڕەچاو نەکرێ نەک تەنها دەربارەی مرۆڤ بەڵکو تەنانەت لە پەیوەندی لەگەڵ ئاژەڵانیشدا پێویستە ڕەچاوی ئەم ڕاستیە بکرێ. نمونەیەکی سادە بۆ ڕونکردنەوەی زیاتر جێی خۆیەتی. بەڕێز ڕالف والدو ئەمرسون و کوڕەکەی لەو هەوڵەدابون کە گوێرەکەیەکی شیرەخۆرە بەرەو تەویلەکەی ببەنەوە. ڕالف ڕێشمەی گوێرەکەکەی ڕادەکێشا و کوڕەکەشی هەروەها لە دواوە گوێرەکەکەی پاڵ پێوە دەنا. گوێرەکەکەش هەمان ڕەفتاری هەبوو، واتە پێیەکانی لە زەوی توند کردبوو، لە ڕەهەندی پێچەوانەی باوک و کوڕدا بەرگری دەکرد و بە کەللەڕەقییەوە حازر نەبوو ئەو کەشەکراوەیە بەجێ بێڵێ و بەرەو تەویلەیەکی تاریک بچێ. خزمەتکارە پیرەکەیان کە پیرەژنێکی ئێرلەندی بوو چاوی لەو هەوڵ و تەقەلایەیان بوو کە هەردوولایان دەیاندا. لەگەڵ ئەوەشدا خوێندەواری نەبوو، دەروونزانیشی نەخوێندبوو، هێزێکی ئەوتۆشی نەبوو. چووە پێشەوە و پێی وتن، واز لە گوێرەکەکە بێنن. پاشان ئەو پەنجەی خۆی لە دەمی گوێرەکەکە دانا و تا گوێرەکەکە وەک گوانی دایکی بیمژێ، لە هەمان حاڵەتدا کە گوێرەکەکە پەنجەی پیرەژنەکەی دەمژی، پیرەژنەکە هەنگاو بە هەنگاو بەرەو تەویلەکە دەڕۆی و گوێرەکەکەش بە حەزێکی زۆرەوە بەدوایدا دەچوو. هەر کارێک کە لە سەرەتای لەدایکبوونتانەوە ئەنجامتان دابێت، لە ڕاستیدا هەوڵێک بووە بۆ دەستخستنی ئەو شتەی کە ویستووتانە. بۆ نموونە ئەگەر گریابن شیرتان ویستووە، ئەگەر ناڕەحەتیتان دەربڕی بێت بێگومان نەخۆش بوون و ئارەزووی چاکبوونەوەتان کردووە. ئەگەر بە جددی وانەکانتان خوێندووە ئەوا خوازیاری نمرەی دەرچوون و پلە و پێگەیەکی باش بوون لە داهاتوودا. بەڕاست بەم تێڕوانینەوە ئایا ئەو یارمەتی و کۆمەکەتان بۆ کەسانی هەژار یاخود ڕێکخراوە مرۆییەکان چۆن ڕاڤە دەکەن؟ ئەگەر فڵانە بڕە پارەتان خستووەتە بەردەم فڵانە ڕێکخراوی خێرخوازی لەو چیتان ویستووە. بێگومان بن ئەگەر خۆویستیتان لەلا بێبەها بوایە ئەوا ئامادە نەبوون کە زەحمەت بچێشن و پارە بەدەست بێنن و پاشان بیخەنە بەردەم کەسانی تر تا پێداویستیەکانیان دەستەبەر بکەن. ئێوە لە واقیعدا بەم کارە پێویستی خۆتان دابین کردووە و ئەمە یەکێکە لە باشترین ڕێگەی بەراوردکردنی پێداویستیە خۆویستیەکانتان. پرۆفیسۆر هاری ئەلف ئۆراسترین لە پەرتووکی نیازەکانی مرۆڤدا دەڵێ، کارەکانی ئێمە دەرخەرێکی خواستە سەرەکی و بنەڕەتییەکانی ئێمەیە لە نیازەکانمانەوە سەرچاوە دەگرێ. چاکترین ئامۆژگاری من بۆ ئەو کەسانەی کە دەیانەوێت لە مامەڵە و بازرگانی و یاخود لە ماڵ و یا قوتابخانە و یا گۆڕەپانی ڕامیاریدا چالاک بن و لە کەسانی تردا کاریگەری دروست بکەن ئەوەی توانای ئەنجامدانی ئەم کارەی هەیە هەموو دونیا دەکاتە لایەنگری خۆی و ئەوەی توانای ئەنجامدانی ئەم کارەی نییە ڕێبوارێک دەبێت لە شەقامی تەنیاییدا. ئەندرۆ کارنگی کوڕێکی هەژاری ئوسکوتلەندی بوو، بە کرێی سەعاتی دوو سەنت کاری خۆی دەست پێ کرد و بە هەوڵ و تێکۆشان خۆی گەیاندە جێگایەک کە لە کاتی مردنیدا سێ سەد و شەست و پێنج ملیۆن دۆلاری لە سەروەتەکەی کردە وەقفی کاروباری خێر. ئەم کوڕە هەژارە ئوسکوتلەندییە هەر زوو توانی ئەم نەهێنییە گەورەیە دەرک بکات کە ئەویش چۆنیەتی کاریگەربوونە لەسەر خەڵکانی تر بەوەی کە لەگەڵیاندا دەربارەی خواستەکانیان بدوێن. ئەو کە تەنها چوار ساڵ چوو بۆ قوتابخانە، ڕێ و شێوازی مامەڵەکردنی لەگەڵ خەڵکاندا بە جوانی دەزانی و نیشانەی سەرکەوتنیشی هەر ئەمە بوو. سەرنجڕاکێشە داستانێکتان لەبارەی ئەم ئاندرۆ کارنگییەوە لە تەمەنی گەورەییدا بۆ بگێڕمەوە. بەڕێزان. براژنەکەی کارنگی دوو کوڕی هەبوو کە لە زانکۆدا دەیانخوێند. دایکەکە بە شێوەیەکی نائاسایی نیگەرانی بارودۆخی دوو کوڕەکەی بوو. ئەوان بە ڕادەیەک دڵگیری کارەکانی خۆیان بوون کە دەرفەتی ئەوەیان نەبوو وەڵامی نامەکانی دایکە نیگەرانەکەیان بدەنەوە. ئەو بۆ برازاکانی نامەی نووسی لە نامەکەدا ئاگاداری کردنەوە کە بۆ هەریەکەیان پێنج دۆلاری ناردووە بەڵام هیچ پارەیەکی نەخستە ناو پاکەتی نامەکەوە. هەفتەی دوایی وەڵامی نامەکان گەشت. منداڵەکان لە مەحەبەتی مامە گیان سوپاسیان کردبوو لە میانەی نامەکەیاندا ئاماژەیان بۆ خاڵی بوونی نامەکە کردبوو کە پاشماوەکەی خۆتان بۆی دەچن کە چییە؟ بەیانی بۆی هەیە حەز بکەن کە لە کەسێکتان بوێت کارێکتان بۆ ئەنجام بدات بەر لەوەی هیچی پێ بڵێن هەڵوێستەیەک بکەن و لە خۆتان بپرسن چۆن ناچاری بکەم کاری مەبەستم بەو پەڕی پشوو درێژییەوە بۆ ئەنجام بدا؟ ئەم پرسیارە دەبێتە هۆی ئەوەی کە بە بێ وریای و بیرکردنەوە نەچینە لای خەڵک و بە بێ هۆ دەربارەی خواستەکانی خۆمان لەگەڵیاندا نەدوێین. من لە هەر وەرزێکدا لە هۆڵی سەمای یەکێک لە میوانخانەکانی نیۆیۆرک بۆ ماوەی بیست رۆژ بەکرێ دەگرم تا لەوێدا وتار پێشکەش بکەم، لە سەرەتای یەکێک لە وەرزەکاندا لەپڕ هەواڵیان پێدام کە دەبێت سێ ئەوەندەی جاران پارە بدەم. ئەم هەواڵەیان لە کاتێکدا بە مندا کەپسوڵە و راگەیاندنی تایبەت چاپ و بڵاوکرابۆوە. بە شێوەیەکی سروشتی من ئامادە نەبووم بڕە زیادەکەم بدەم، بەڵام قسەکردن لەم بارەیەوە لەگەڵ بەڕێوەبەری میوانخانەکەدا چ سوودێکی هەبوو؟ ئەو تەنها حەزی لەوە بوو کە خۆی دەیویست چەند ڕۆژ دوای ئەوە چوومە سەردانی بەڕێوەبەرو وتم کاتێک کە نامەی ئێوەم پێگەیشت کەمێک شڵەژام بەڵام بە هیچ شێوەیەک ئێوە بە تاوانبار نازانم ئەگەر منیش لە بری ئێوە بوومایە پێ دەچوو وەها نامەیەک بۆ ئێوە بنووسم چونکە ئەرکی ئێوە وەک بەڕێوەبەری میوانخانە ئەمەیە کە ئەوپەڕی سوود ببەن ئەگەر ئەم کارە نەکەن دەردەکرێن و دەشبێت دەربکرێیت ئەگەر پێداگیری دەکەیت ئەم بڕە پارەیە لە من بسەنیت بهێڵە تا زەرەر و قازانجی ئەم کارەت بۆ بنووسم کەواتە پەڕەیەک کاغەزم هەڵگرت و هێڵێکم لە ناوەڕاستدا کێشا و ستوونێکیانم تایبەت کرد بە قازانج و ئەوی تریشیان بۆ زەرەرەکان. لە ژێر ستوونی قازانجەکاندا ئەم وشانەم نووسی، هۆڵی سەماکە بە بۆشی دەمێنێتەوە. پاشان ئەوەشم خستە سەر، ئێوەش دەتوانن هۆڵی سەماکە بۆ کۆڕی باڵی و هەتا دوایی بدەن بە کرێ و لەمەش سوودی زیاترتان دەست دەکەوێت. ئەگەر من لەم وەرزەدا هۆڵی سەماکەی ئێوە بۆ ماوەی بیست ڕۆژ بە کرێ بگرم، بێگومان زەرەرێکی زۆر دەکەن. جا ئێستا با دەربارەی زەرەرەکان قسە بکەم. یەکەم زەرەر ئەوەیە کە لەبری زیادکردنی ئەو قازانجەی کە لە نەبوونی مندا دەست دەکەوێت، کەمی دەرامەتتان تووش دەبێت. بەڵێ دەبێت بڵێم دەرامەتتان دەگەیەننە سفر، چونکە من ناتوانم ئەوەی کە لە منتان دەوێت بیدەم و من ناچارم وتارەکانم ببەمە شوێنێکی تر. ئەم کارەتان زەرەرێکی گەورەی تری هەیە بۆتان. وتارەکانی من چینی خوێنەوار و ڕۆشنبیر بەرەو میوانخانەکەی ئێوە ڕادەکێشێت و ئەمەش ڕاگەیاندنێکی باشە بۆ میوانخانەکەی ئێوە، ئایا وا نییە؟ لە واقیعدا ئەگەر ئێوە لە ڕۆژنامەکاندا پڕوپاگەندە بە بەهای پێنج هەزار دۆلاریش چاپ بکەن ئەوا ئەوەندە سەرنجی خەڵک بەلای میوانخانەکەتان ڕاناکێشن ئەوەندەی کە وتارەکانی من سەرنجیان ڕادەکێشێ. ئایا خودی ئەم ڕاستییە بەهایەکی زۆری نییە بۆ میوانخانەکەتان؟ لە هەمان کاتدا کە قسەم دەکرد، ئەم دوو زەرەرەی سەرەوەم لە ستوونی زەرەرەکاندا نووسی و پەڕەکەم دایە دەست بەڕێوەبەری میوانخانەکە و وتم، پێم خۆشە ئەو زەرەر و قازانجەی نووسیومە بە وردی سەیری بکەیت و بڕیارەکانی خۆتم بۆ دەربڕی. ڕۆژی دوایی نامەیەکم بە دەست گەیشت کە تیایدا هەواڵم پێدرابوو بەهای کرێ لە بری لە سەدا سێ سەد تەنها لە سەدا پەنجا زیادی کردووە، لەبیرتان نەچێ کە بەبێ ئەوەی تەنها وشەیەک دەربارەی دابەزاندنی کرێ دەربڕم گەیشتمە مەبەستی خۆم، لە درێژایی گفتوگۆکاندا تەنها سەبارەت بە بابەتێک قسەم دەکرد، کە مایەی حەزی بەرامبەرەکەم بوو، ڕێنمونیم دەکرد کە چۆن دەتوانێ بە خواستەکانی خۆی بگات. ئێستە گریمان هەستامایە بە کارێک کە زۆربەی تاکەکان لەم حاڵەتانەدا بەم جۆرە ڕەفتار دەکەن. واتە بە تووڕەییەوە دەچوومە نووسینگەی کارەکەی و دەموت، مەبەستت لە بەرزکردنەوەی کرێ بە ڕێژەی لە سەدا سێ سەد چییە؟ ئەویش لەو کاتەدا کە من پسووڵەکانم فرۆشتووە و ئاگادارینامەکانیشم بڵاو کردۆتەوە لە سەدا سێ سەد؟ گاڵتەجاڕە، بێمانایە، من هەرگیز ئەم کرێیەن نادەم. لەم کاتەدا وا دەزانن چی ڕوو دەدا. ماوەیەک لەگەڵ یەکتردا چەلەحانێمان دەکرد و پاشان خۆشتان چاک دەزانن ئانجامەکەیی چی دەبوو. تەنانەت ئەگەر پێشم پسەلمان دایە کە کارەکەی دروست نییە لەبەر ئەوەی هەستی بریندار دەبوو، بە لایەوە سەخت و دژوار بوو کە تەسلیم بێت. لە ژێرەوە گەورەترین گووتە کە دەربارەی هونەری ورد و جوانیی پەیوەندییەکانی مرۆڤ گوتراوە دێنمەوە، ئەم گووتەیە لە هانی فوردی بەناوبانگەوەیە. ئەگەر نهێنییەک لە سەرکەوتندا بوونی هەبێ، ئەوا ئەم نهێنییە خۆی لە بەهرە و توانستی دۆزینەوەی خاڵی سەرنجی لایەنی بەرامبەر و بینینی شتەکان لە گۆشەنیگای ئەو و هەروەها گۆشنیگای خودی ئێوەدا دەبینێتەوە. ئەم دەستوورە بە ڕادەیەک سادە و ڕوونە کە هەر کەسێک بە سەرنجێکی خێرا بەڵام بێ دەمارگیری دەتوانێت بە ڕاستێکەی پەی ببات، لەگەڵ ئەوەشدا لە سەدا نەوەد خەڵک هەر جارەی نەوەت و نۆ جار ئەوە لە یاد دەکەن. نموونەتان دەوێت سەیری ئەو نامەیە بکەن کە سبەینێ دەگاتە دەستتان دەبینن کە زۆربەی نامەنووسەکان ئەم یاسا بەرزەیان کە عەقڵی تەندروست فەرمانی لەسەر دەدات لەبیر کردووە بۆ نموونە ئەم نامەی ژێرەوە کە لە بەڕێوەبەری ئیداری ڕادیۆی یەکێک لە ئاژانسەکانی بواری پڕوپاگەندەیە و لقەکانی لە سەرتاسەری ئەمریکادا بەربڵاون بخوێنەرەوە ئەم نامەیە بۆ بەڕێوەبەرایەتی وێستگە ناوچەییەکانی ڕادیۆ لە سەرتاسەری وڵاتدا نێردراوە، ئەو کاردانەوانەی کە لەمەڕ هەر بەندێکی ئەم نامەیە پیشانم داوە خستوومەتە ناو کەوانەوە، بەڕێز جان بلاک، بلانکویل، ئەندیانا، بەڕێز بلانچی خۆشەویست. کۆمپانیا ئارەزوو دەکات ئەو پلەی کە لە ڕابەری کردنی ئاژانسی پڕوپاگەندەی ڕادیۆیی دا هەیبووە هەر بە هەمان شێوە بپارێزرێ. چ کەسێک بایەخ بەوە دەدات کە کۆمپانیا دەیەوێت من نیگەرانی گرفتاریەکانی خۆمم. بانکی ڕەهنی لە تازەکردنەوەی ڕەهنی خانووەکەم خۆی کڕ دەکا. مار و مێروو گوڵەکانی باخچەکەم لەناو دەبەن. دوێنێ بۆچوونی بۆرس دابەزی. ئەمڕۆ بەیان نەگەیشتمە شەمەندەفەری هەشت و پانزە خولەکی سەر لە بەیانی. دوێنێ شەو منیان بانگهێشت نەکردبوو بۆ ئاهەنگی سەمای جۆنس. پزیشک دەڵێت پەستانی خوێنم بەرز بۆتەوە و تووشی نەخۆشی لاوازی هەستە دەمارەکان و وەرینی قژ هاتووم. ئەوکات چی دەبێت؟ بە حاڵەتی نیگەرانییەوە دەچمە ژووری کارەکەی خۆم و زەرفی نامەکان دەکەمەوە، تووشی نامەیەک دەبم کە لە بەڕێوەبەرێکی لەخۆبایی نیۆیۆرکەوە بۆم هاتووە کە تیایدا سەبارەت بە خواستەکانی کۆمپانیا قسە دەکا. ئاخ! ئەگەر ئەو دەیزانی ئەم نامەیە چ کاردانەوێک لەسەر من دروست دەکات، وازی لە پیشەی پڕوپاگەندەکاری دەهێنا و خۆی بە بەرهەمهێنانی مەوادی شۆردنی مەڕوماڵاتەوە خەریک دەکرد. هیمین بیردێک هەست و شعورتان هەبوایە بۆ دەردەکەوت کە من هیچ دەربەستی ئەمە نیم کە تۆ چەند گەورە و بەنرخیت بەڵکو دەربەستی ئەوەم کە بزانم خۆم چەند گەورە و بەنرخم هەموو ئەو قسانەی کە دەربارەی سەرکەوتنە گەورەکانت دەیکەیت دەبێتە هۆی ئەوەی بچوکی و بێنرخی خۆمم زیاتر بۆ دەربکەوێ ئێمە وامان پێ خۆشە کە تازەترین زانیاریە ڕادۆییەکان بخینە خزمەت موشتەریەکانی خۆمان. ئێوە حەز دەکەن، ئێوە ئارەزوو دەکەن، ئێوە کە یەک پارچە گوێدرێژێکی تەواون، من حەز ناکەم جەنابت چیت پێ خۆشە و یا مۆسۆلۆنی چی پێ خۆشە و بیکر و سپی چی دەوێت، بۆ جاری یەکەم و کۆتا جار با پێتان بڵێم کە من تەنها حەزم لە یەک شتە، ئەویش ئەوەیە کە خۆم پێم خۆشە و ئێوە لە نامەکەی خۆتاندا ئاماژەیەکتان بەم بابەتە نەکردووە. بەم پێیە ئایا مومکینە بە ناردنی زانیاری هەفتانە بۆ کۆمپانیا، بۆ ئێمە ئەولەویەت و ڕێزێک دابنێن و هەموو ئەو بەشە پەیوەندیدارانەی کە بۆ ئاژانسێکی هەواڵگری پێویستن لە کاتی خۆیدا بۆمان بنێرن؟ ئەولەویەتتان بۆ دانێین؟ چ ڕوویەک؟ بەو قسە زلانەی کە دەربارەی کۆمپانیاکەتان وتووتانە، هەستی پەستبوونی منتان وروژاندووە و لەگەڵ ئەوەشدا لە وەها حاڵەتێک کە ئەم جۆرە داخوازییە دەکەن، تەنانەت وشەی تکا دەکەمیش بەکار نابەن؟ وەڵامە ڕوون و ئاشکراکەی ئێوە کە باس لە چالاکییەکانی ئەم دواییەی ئێوە دەکات، بە قازانجی هەردوولامان دەبێت. ئەی گێلەکان، ئێوە پەخشنامەیەکی بێنرختان کە هەر وەک گەڵای پایز هەڵڕژاوە بۆ من ناردووە، بەو پەڕی بێشەرمییەوە داوام لێ دەکەن کە دابنیشم و وەڵامی ئێوە بدەمەوە و ئەویش وەڵامێکی بەپەلە، ئەمە لە کاتێکدا کە من نیگەرانباری ڕەهنی خانووەکە و گوڵە خەتمی فەرهەنگییەکان و پەستانی خوێنەکەمم، مەبەستی ئێوە لە بەپەلە چییە؟ ئایا نابینن کە منیش بە ئەندازەی ئێوە گرفتارم و یا بە لای کەمەوە حەز دەکەم وەها خەیاڵ بکەم کە گرفتارم، لە کاتێک دەربارەی ئەم گرفتارییانەی خۆم بیر دەکەمەوە، ئێوە بە چ مافێک هاتوونەتە لام؟ ئێوە دەڵێن قازانجی هەردوولا دەبێت، باشە هێشتا شوکری دەوێت، لە بیری مندا بوون و لە بری منیش لەو بابەتەتان کۆڵیوەتەوە، بەڵام نەتان وتووە چۆن ئەم مامەڵەیە بە قازانجی منیش دەبێ. دڵسۆزتان جان بلانک بەڕێوەبەری ئیدارەی ڕادیۆ. تکایە سەرنج بدەن هاوپێچ پارچە نووسراوێکی ژوڕناڵ بلانک ویلتان بۆ دەنێردرێت چونکە بابەتەکانی پێ دەچێت جێی سەرنجی ئێوە بێت و بتانەوێ لە وێستگە ڕادیۆییەکەتانەوە پەخشی بکەنەوە سەرەنجام لە میانەی نامەکەی خۆتاندا ئاماژەتان بە شتێک کردووە کە مومچینە یەکێک لە کێشەکانی من یەکلایی بکاتەوە. بۆچی نامەکەی خۆتان بەم بابەتە دەست پێ نەکردووە؟ ئێستە چ سوودێکی هەیە کە باسی دەکەن؟ هەر کەسێکی بواری ڕاگەیاندن کە دەربڕی ئەمە بێت و تووشی وەها هەڵەیەک بووە و ناتەواوییەک لە مێشکیدا هەیە و ئێوە پێویستتان بەمە نییە لە ئێمە کۆتا کارەکانی خۆمانتان بۆ ڕەوانە بکەین، ئەوەی کە ئێوە پێویستتان پێیەتی هەندێک خوێی یۆدە لە غودەی تیرۆئیددا. ئەگەر کەسێک تەمەنی خۆی بۆ بڵاوکردنەوەی زانیاری و هەواڵ داناوە و خۆی بە پسپۆڕی کاریگەربوون لەسەر خەڵک دەزانێت وەها نامەیەک بنووسێت، ئەوا وای بە حاڵی کەسێکی قەساب یاخود نانەوا. ئەمەش نامەیەکی ترە کە بەڕێوەبەری گەراجێکی گەورەی گواستنەوەی کاڵا بۆ یەکێک لە خوێنکارەکانی پۆلی من واتە مستەر ئیدوارد میلن نووسیوە. ئەم نامەیە چ کاریگەریەکی لە سەر وەرگر هەبووە؟ واباشترە سەرەتا ئێوە ئەوە بخوێننەوە تاکو پاشان من ئەو کاریگەریانەی کە هەیەتی بۆتانی شی بکەم. کۆمپانیای کوڕانی زرکە، فرەند ستریت، بڕوکلین نیۆیۆرک، بۆ بەڕێز ئیدوارد میلن. بەڕێزان. لە پرۆسەی تایبەت بە گەیاندنی کاڵا لەم وێستگەیەدا وەستانێک ڕووی داوە چونکە بڕێک لە کاڵاکان زۆر درەنگ واتە لە کۆتایی دەوامی کاردا دەگەنە دەست ئێمە ئەم بارودۆخە دەبێتە هۆی بەسەرێکدا کەوتنی کارەکان و کرێکارانی ئێمەش ناچار دەبن کاری زیادە بکەن و هەروەها دواکەوتن لە گەیشتنی کامیۆنەکان و بارەکاندا ڕوودەدا. بۆ نموونە لە دەی نۆڤەمبەردا کۆمپانیاکەی ئێوە بارێکی کە بریتی بوو لە پێنج سەد و دە پارچە نارد و ئەم بارە سەعات چوار و بیست خولەکی پاش نیوەڕۆ گەیشتە دەستمان. هەر بۆیە لە ئێوە داواکارم بۆ نەهێشتنی ئەم کاریگەرییە نەگونجاوانە کە بەهۆی درەنگکەوتنی ئەم کاڵایانەوە دێتە ئاراوە لەگەڵمان هاوکاری بکەن. لە ئێوە داوا دەکەم لەو ڕۆژانەدا کە ئێوە کاڵا بەو بڕەی لای سەرەوە دەنێرن تکایە دەستوور بفەرموون تا ئۆتۆمبێلە بارهەڵگرەکان زووتر بەرەو ئێرە بکەونە ڕێ و یا ئەوەی بەشێکی پارەکە پێش نیوەڕۆ بگاتە دەستمان ئەو سوودەی کە لە ئەنجامی ئەم کارەوە دەستگیرتان دەبێت ئەمەیە کە بە خێراییەکی زیاتر ئۆتۆمبێلەکانتان خاڵی دەبن و هەروەها لەوەش بێگومان دەبن کە بەرواری گەیشتنی کاڵاکان بە جۆرێک بووە کە لە کاتی خۆیدا دەتوانن چاوەڕێی وەرگرتنی بەهاکەی بن. ڕێزدار با سەرپەرشت دیار. پاش خوێندنەوەیی نامەکەی سەرەوە مستەر ورمیلن بەڕێوەبەری بەشی فرۆشی کۆمەڵگەی بازرگانی زرکا و کوڕەکان ڕوونکردنەوەیەکی بەم جۆرە لەسەر نووسینی کاریگەرییەکانی ئەم نامەیە بە تەواوەتی پێچەوانەی ئەوە بوو کە نووسەرەکەی مەبەستی بوو نامە دەست پێدەکات بە بەیانکردنی کێشەکانی گەراج کە بە شێوەیەکی گشتی هیچ پەیوەندێکی بە ئێمەوە نییە داوای یارمەتی و هاوکاری ئێمە کراوە بەڵام بێ ئەوەی ئەو کۆسپانە لێک بدەنەوە کە دێتە ڕێمان. سەرەنجام لە بەشی کۆتایی نامەکەدا ئەو ڕاستیە گوتراوە کە ئەگەر هاتوو ئێمە هاوکاری بکەین ئەوا ئۆتۆمبێلە بارهەڵگرەکانمان زووتر خاڵی دەبن و بارەکە لە کاتی خۆیدا دەگاتە شوێنی مەبەست. بە واتایەکی تر ئەوەی کە ئێمە زیاتر لە هەر شتێکی تر لە لامان پەسەندە لە کۆتایی هەموویەوە ناوبراوە و تێکڕای ئەو کاریگەریەی کە ئەم نامەیە دروستی دەکات زیاتر وروژاندنی گیانی دوژمنایەتیە تا ڕوحی هاوکاری و یارمەتیدان. ئادەی بابزانم، دەکرێت ئەم نامەیە لە سەرەوە بنووسینەوە و چاکی بکەین؟ با کاتی خۆمان بە قسەکردن دەربارەی ئەو کێشانە کە ڕووبەڕوویان بووینەتەوە بە هەدەر نەدەین، هەر بەو جۆرەی کە هنری فورد ئامۆژگاری دەکات دەبا مەسەلەکە لە گۆشەنیگای خۆمان و لایەنی بەرامبەردا بخوێنینەوە. ڕێگەیەکی چاککردنی نووسراوەکانی نامەکەی سەرەوە دەردەبڕدرێت. پێدەچێت کە ئەمە باشترین ڕێگا نەبێ، بەڵام ئایا لە هەر حاڵدا باشتر نییە لە نامەی پێشوو؟ بەڕێز ئیدوارد وەرملین لەلایەن کۆمپانیای زرکاو و کوڕان، فرەند ستریت، بروکلین، نیۆیۆرک، بەڕێز ورملینی خۆشەویست. کۆمپانیاکەی ئێوە بۆ چواردە ساڵ دەڕوات کە باشترین موشتەری ئێمە بووە. دیارە ئێمە لە پشتیوانی ئێوە زۆر سوپاسگوزارین و ئامادەین کە خێراتر و باشتر کارەکانتان بەڕێ بکەین، بەڵام بەداخەوەین کە ئەم ڕاستیەتان پێ بڵێین ئەگەر بێت وەک ڕۆژی دەهەمی نۆڤەمبەر بارهەڵگرەکانتان پاشنیوەڕۆکان بارێکی زۆرمان پێ بگەیەنن ئەوا ئێمە لە تواناماندا نابێت ئەو خزمەتەی لای سەرەوەتان بکەین، دەپرسن بۆ؟ لەبەر ئەوەی کە موشتەرییەکانی تریشمان هەروەها بارەکان خۆیان زۆر درەنگ دەگەیەننە دەستمان، ئاشکراشە کە ئەم کارە دەبێتە هۆی بەسەریەکدا کەوتنی کارەکان و لە ئەنجامدا بارهەڵگرەکانتان بە شێوەیەکی حەتمی لە وێستگەکەدا چاوەڕوانن و دوا دەکەون و هەندێک جار تەنانەت لە گەیاندنی بارەکانتاندا ڕوودەدات ئەم جۆرە پێشهاتانە خراپە زۆر خراپ چۆن دەتوانرێت پێشگیری لێ بکرێت بە وەرگرتنی کاڵامان لە پێش نیوەڕواندا لە هەر کاتێکدا کە گونجاو بێت ئەم کارە دەبێتە هۆی ئەوەی کە بارهەڵگرەکانی ئێوە بەبێ دەردی سەر جوڵەی خۆیان هەبێت و کاڵاکانتان بەبێ دواکەوتن وەربگیرێ بەم جۆرە کرێکارەکانی ئێمە لە کاتی خۆیدا دەگەنە ماڵەکانیان تا لەو ماکارۆنیە بەتامەی کە کارخانەکەی ئێوە بەرهەمی دەهێنێت تێر و پڕ بخۆن. تکاتان لێ دەکەین ئەم ڕوونکردنەوانەی لای سەرەوە بە گلەیی تێنەگەن و خوا نەخواستە وا بیر نەکەنەوە کە ئێمە مەبەستمان ڕێنموونی ئێوە بێت لە کار و باری ئیداریتاندا. ئەم نامەیە تەنها و تەنها لەبەر ئەوە نووسراوە کە بە شێوەیەکی کاریگەرتر بتوانین خزمەت بکەین بارەکانی ئێوە هەر کات بگاتە ئەم کۆمپانیایە بەو پەڕی دڵسۆزیەوە ئامادەین دەست بەجێ کاری پێویستیان بۆ گەیاندن ئەنجام بدەین. گرفتاریتان زۆرە تکایە زەحمەت مەکێشن بۆ وەڵامی نامەکە. دڵسۆزتان، جیم با، سەرپەرشتیار. بەڕێزان لەمڕۆدا هەزاران فرۆشیار ماندوو و نائومێدن، بە مووچەیەکی کەم و هیچ لەسەر شۆستەکاندا سەرگەردانن. لەبەرەوەی ئەوان تەنها لە بیری ئەوەدان کە خۆیان دەیانەوێ. ئەوان ناتوانن لەوە تێبگەن کە نە ئێوە و نە من هیچمان نیازی کڕینی هیچمان نییە. ئەگەر وەها مەبەستێکمان هەبوایە ئەوا دەچووینە بازاڕ و دەمانکڕی. بەڵام هەردوولامان بە شێوەیەکی بەردەوام لە بیری ئەوەداین کە کێشەکانی خۆمان حەل بکەین. ئێستا ئەگەر فرۆشیارێک بتوانێ پیشانمان بدا کە چۆن خزمەت و یا کاڵاکانی ئەو دەتوانێت لە یەکلاییکردنەوەی کێشەکانمان یارمەتیمان بدا، چیدی پێویست ناکا کە ئەو شتێکمان پێ بفرۆشێ، خۆمان لە کڕینی کاڵاکانیدا دەستپێشخەری دەکەین. موشتەری وای پێخۆشە هەست بکات کە ئەو کاڵا دەکڕێ، نەک ئەوەی کاڵاکەی پێ دەفرۆشرێ، لەگەڵ ئەمەشدا زۆرن ئەوانەی کە تەمەنی خۆیان لە فرۆشتنی کاڵاکانیاندا سەرف دەکەن بەبێ ئەوەی سەرنجی تێڕوانینی موشتەری بدەن. بۆ نموونە لە فارست هیلزدا دەژیم کە گەڕەکێکی بچووکە لە ناوەندی نیۆیۆرکی گەورەدا. ڕۆژێکیان بە پەلە بەرەو وێستگە دەچووم و بەڕێکەوت تووشی دەڵاڵێکی خانوو و زەوی هاتم کە چەندەها ساڵ کاری کڕین و فرۆشتنی موڵکەکان لانگ ئیلەند بوو، ئەو فارست هیلزی چاک دەناسی بۆیە بە پەلە پرسیارم لێکرد کە خانووی ئەندود باگچ وسمند من لە قاڵبی کانزایی دروست بووە یان کاشی یان کاشی ناوبۆش ئەو لە وەڵامدا وتی نازانێت و هەندێک زانیاری پێدام کە پێشتریش خۆم دەمزانی وات وتی فارست هیلز ئیسیۆسیەیشندا ڕاوێژ بکەم بەیانی ڕۆژی دوای ئەوە نامەیەکم بەدەست گەیشت ئایە ئەو زانیاریانەی کە پێویستم بوون بۆی ناردبووم ئەو لە توانایدا بوو کە ئەو زانیاریانە لە ماوەی شەست چرکەدا بەهۆی تەلەفۆنەوە دەست بخات بەڵام ئەو ئەم کارەی نەکرد و دووبارە ئاگاداری کردمەوە کە من دەتوانم بە تەلەفۆن کردن بۆ فەرمانگەی ناوبراو زانیارییە پێویستەکانم دەست بخەم. ئەوکات داوای لێکردم کە کاروباری پەیوەست بە قەرەبووی کۆمەڵایەتی بدەمە دەست ئەو. ئەو هیچ حەزی لە یارمەتیدانی من نەبوو، تەنها دەیویست یارمەتی خۆی بدات. من دەبوو نووسینەکانی واس یانگ یان ناونیشانەکانیم بەو بدایە. ئەگەر ئەو نووسینانەی بە وردی بخوێندایەتەوە و کاری پێ بکردنایە ئەوا هەزار جار زیاتر لە کاروباری قەرەبوو سوودی لە من دەخوارد. ئەو کەسانەی کە خاوەنی کاری پیشەیین هەروەها تووشی ئەم هەڵانە دەبن. چەند ساڵ لەمەو پێش لە فیلادلفیا چوومە لای دکتۆرێکی پسپۆڕی ناسراوی گوێ و قوڕگ و لوو، تەنانەت پێشەوەی سەیرێکی لەوزەتێنەکەم بکات پرسیارێکی لێکردم ئیشت چییە؟ ئەو دەربەستی قەبارەی لەوزەتێنەکەم نەبوو، ئەو تەنها دەیویست ڕێژەی مووچەکەمی بۆ دەربکەوێت، ئەوەی کە جێی بایەخی ئەو بوو ئەوە نەبوو کە چۆن دەتوانێت نەخۆشیەکەم چارە بکا، بەڵکو ئەوە بوو کە چەندە دەتوانێ پارەم لێ وەربگرێ، ئەنجامەکەشی ئەوە بوو کە هیچی گیر نەهات چونکە من بە شکاتەوە لە عەیادەکە چوومە دەرەوە. دونیا پڕیەتی لەم جۆرە کەسە هەلپەرست و خۆویستانە، هەر بۆیە کەسانێکی کەم بە بێ خۆپەرستی هەوڵ دەدەن خزمەتی خەڵکان بکەن سوودێکی زۆرتر دەکەن و ڕکابەرەکانیان کەمن. ئون د یانگ دەڵێت، پیاوێک کە تەمەنی خۆی لە جێی خەڵکان دابنێت و دەتوانێت شێوەی کاری مێشکی کەسانی تر درک پێ بکات، پێویست ناکات دەربارەی ئایینی خۆی نیگەران بێ. ئەگەر بە خوێندنەوەی ئەم کتێبە ئێوە تەنها یەک شتتان دەست کەوێ ئەویش حەزی بینینی مەسەلەکان بێ لە گۆشەنیگای کەسانی ترەوە، بەڵێ ئەگەر تەنها ئەم سوودە لەم کتێبە وەربگرن خاڵێکی وەرچەرخان لە پیشەکەی ئێوەدا دروست دەبێ کە ژیانتان بە شێوازێکی تەواو دەگۆڕێت. زۆرێک لە تاکەکان دەچنە زانکۆ تا شیعار و فەلسەفە بخوێن و پەی بە نهێنیەکانی کۆمەڵگای باڵا بەرن بەبێ ئەوەی لە بیری ئەوەدا بن کە شێوازی کاری مێشکی خۆیان بناسن. جارێ چەند خولێک لە ژێر ناونیشانی وتاردان بە شێوەی کاریگەر بۆ ئەو لاوانەم ڕێک خست کە لە زانکۆدا دەیانخوێند و دەیانویست لە دامەزراوەیەکدا لە نیوجرسی کچی تایبەت بە ئامادەکردنی ئامێری وشک کردنەوەی کەشی ناو فەرمانگەکان و سینەماکان و شانۆکان کار بکەن یەکێک لەو لاوانەی هەوڵی دەدا ئەوانی تر هان بدات کە یاری باسکە بکەن و ئەمەش ئەو قسانەیە کە ئەو دەربارەی باسکە وتویەتی من دەمەوێت ئێوە بێن و یاری باسکە بکەن جاری کۆتایی کە چووینە گۆڕەپانی یاری لەوێ ژمارەیەکی تەواو خەڵکی لێ نەبوو تا لەگەڵیان یاری بکەین، چەند شەوێک لەمەوبەر بوو کە دوو یا سێ کەس لە ئێمە خەریکی هەڵدانی تۆپ بوون و چاوی من لە کاریگەری لێدانێکدا شین بۆوە حەزم دەکرد ئێوە دەهاتنە گۆڕەپانی یاری من دەمەوێت یاری باسکە بکەم ئایا ئەو دەربارەی ئەوەی کە ئێوە دەتانەوێت قسەی دەکرد ئێوە ناتانەوێت بچنە گۆڕەپانێکی یاریەوە کە کەس ئامادە نییە بچێتە ئەوێوە ئایا حەز لەم کارە دەکەن؟ ئێوە دەربەستی خواستەکانی ئەو نین، ئێوە ناتانەوێت چاوتان تۆپی بەر بکەوێت و شین و مۆر بێتەوە. ئەگەر ئەو پیشانی بدایە چۆن سوودوەرگرتن لە زەوی باسکە، ئێوە دەگەیشتنە خواستی دڵتان، واتە حەز و مەیلتان زیاتر و بیرتان ڕوونتر دەبوو، لە یاریکردن لەزەت دەبەن، ئێوەش بۆ ئەنجامدانی ئەو کارە حەزی خۆتان دەردەخست. بەڕێزان، لێرەدا وتەکەی پڕۆفیسۆر ئور ئستریت دووبارە دەکەینەوە. سەرەتا لە لای بەرامبەر حەزێکی ئاگرین، هەر کەسێک ئەم کارە بکات هەموو دونیا دەبووە لایەنگری، هەر کەسێکیش ئەم کارە نەکا لە شەقامی تەنهاییدا هەنگاو هەڵدەگرێ. یەکێک لەو خوێنکارانەی کە لە خولی فێرکاریدا پەروەردەی دەستی خۆم بوو لەمەڕ کوڕە بچووکەکەی نیگەرانی دەردەبڕی کە منداڵەکەی چێشی کەم بۆتەوە و، بە جوانی خواردن ناخوا. باوک و دایکی شێوازە ئاساییەکەیان بەکاربرد و بەردەوام بۆڵەیان دەکرد و سەرزەنشتیان دەکرد. دایک دەیەوێت ئەمە و ئەوە بخۆیت. پاپا دەیەوێت گەشە بکەیت و گەورە بیت. ئایە ئەو کوڕە سەرنجی ئەم دەرخواستانەی دەدا؟ سەرنجی ئەو بەم جۆرە خواستانە بە ئەندازەی ئەو سەرنجەیە کە مومکینە ئێوە بۆ زیخی کەنارێکی دەریا هەتانبێ. هەر کەسێک کە کەمێک عەقڵی تەندروستی هەبێت چاوەڕوانی ئەوەی نییە کە منداڵێکی تەمەن سێ ساڵ لەمەڕ مەسەلەکان لە هەمان گۆشەنیگاوە سەیر بکات و هەمان کاردانەوەی هەبێت کە باوکە تەمەن سی ساڵەکەی سەیر دەکات و کاردانەوەی دەبێ باوکەکە بە تەواوی وەها چاوەڕوانێکی لەو منداڵەی خۆی هەبوو سەرەنجام باوکەکە ئاگاداری ئەم خاڵە بوو بە خۆی وت، ئەو کوڕە چی دەوێت؟ من چۆن دەتوانم ئەوەی کە ئەو دەیەوێت لەگەڵ ئەوەی کە من دەمەوێت بیگونجێنم؟ کاتێک کە لەبارەی ئەم بابەتەوە بیری کردەوە زۆر بە ئاسانی ڕێگەچارەی دۆزیەوە. کوڕەکەی پایسکیلێکی سێ تایی هەبوو کە زۆر حەزی دەکرد بە بەردەم خانووەکەیاندا کە لە برۆکلین بوو هاتوچۆ بکا. لە نزیکی ئەو خانووەدا کوڕێکی گەورەتر و بەهێزتر هەبوو کە منداڵەکەی بە زۆر لەسەر پاسکیلەکە دادەگرت و خۆی سوار دەبوو. دیارە منداڵەکە بە گریان و زاری بۆ لای دایکی ڕایدەکرد و تا ئەو بێت کوڕە داگیرکەرەکە لەسەر پاسکیلەکە دابەزێنێت و منداڵەکەی خۆی بخاتە سەری، ئەم ڕووداوە هەموو ڕۆژێک دووبارە دەبۆوە. منداڵەکە چی دەویست؟ بۆ وەڵامدانەوەی ئەم پرسیارە پێویستی بە شرلوک هولمز نەبوو. غروری ئەو، توڕەیی ئەو، هەست بە بایەخ بوون، هەموو ئەم هەستە بەهێزانە ئەوی دەوروژاند کە لە کوڕە داگیرکەرەکە تۆڵە بکاتەوە و لووتی لە زەوی بدات. کاتێک کە باوکی بەوی وت ڕۆژێک دەتوانێت هەقی خۆی بکاتەوە، بەڵام بەو مەرجەی کە دایکی چ خواردنێکی لێنا دەبێت بیخوات، چیدی هیچی تر نامێنێتەوە. مناڵەکە لەوە بەدواوە هەرچیان دەرخوار بدایە لە سپێناخ و کەلەرم و ماسی و شتی تر ئەوە دەم و دەست دەیخوارد تا بە ڕاددەی پێویست گەشە بکا ئەو کوڕە ئازاردەرە کە ئەمی ئازار دابوو مافی پێشێل کردبوو تەمێ بکات پاش یەکلایی کردنەوەی ئەم مەسەلەیە باوکەستا بە یەکلایی کردنەوەی کێشەیەکی گەورەتر کوڕە بچکۆلانەکە خوی گرتبوو کە خۆی تەڕ دەکرد. شەوانە کوڕەکەی لەگەڵ نەنکی دادەنووست، بەیانی کە نەنکی لە خەو هەڵدەستا و دەیبینی کە پێخەفەکەی تەڕە بە مناڵەکەی دەوت، سەیر بکە جوونی، دووبارە دوێنێ شەو خۆتت تەڕ کردووە. جوونی دەیوت، نەخێر من ئەم کارەم نەکردووە، تۆ کردووتە. نە سەرزەنشت، نە لێدان و نە تەریق کردنەوە هیچیان لە نەهێشتنی ئەم خووە خراپەیەدا کاریگەریان نەبوو. هەر بۆیە باوک و دایک لە خۆیان پرسی. چۆن دەتوانین کارێک بکەین کە ئەم مناڵە خۆی حەز بکات کە ئەم خۆ خراپە تەرک کات؟ خواستەکانی منداڵەکە چی بوو؟ پێش هەر شتێک ئەمە بوو کە لە بری لەبەر کردنی دزداشە وەکو نەنکی وەکو باوکی بیجامە لەبەر بکات. دایە گەورە کە چیدی تەنگی پێ هەڵچنرا بوو لە تاو خۆ تەڕکردنی کوڕە چکۆلانە ناچار بوو کە بیجامەی بۆ بکڕێت بەو مەرجەی کە چیتر جێگەکەی خۆی تەڕ نەکا. پاش بیجامە مناڵەکە حەزی دەکرد کە جێگەیەکی سەربەخۆی بدەنێ، دایە گەورەش لە مەڕ ئەمەشیان ڕازی بوو. دایکی ئەوی برد بۆ فرۆشگای گەورەی لورز لە برۆکلین و چاوێکی لە کچە فرۆشیارەکە داگرت و وتی، لێرەدا پیاوێکی بچکۆلانەی لێیە و دەیەوێت کەمێک شت بکڕێت. کچەکە بۆ ئەوەی کە هەستی بە بایەخبوونی منداڵەکە بووروژێنێت، ڕووی کردە ئەو و وتی، کاکە گیان بفەرموون، بڵێن، چ خزمەتێکتان پێشکەش بکەم؟ کوڕەکە لەسەر پەنجەکانی پێی ڕاوەستا تاکەمێک درێژتر دەربکەوێت و ئەوکات وتی، من دەمەوێت بۆ خۆم سیسەمێکی خەو بکڕم. کاتێک کە سیسەمەکەیان پیشاندا، هەمان سیستەم کە دایکی حەزی دەکرد کوڕەکەی ئەوە پەسەند بکا. ئەوکات دایکی چاوێکی تری لە کچە فرۆشیارەکە داگرت تا کوڕە بچکۆلانەکە هان بدات کە سیسەمی ناوبراو بکڕێت. ڕۆژی دوایی سیسەمەکە وەرگیرا و ئەو شەوەی کە هاتە ماڵی باوکەوە کوڕەکە بە خۆشی و هاوارکردنەوە بەرەو لای دەرگاکە ڕایکرد و وتی، باوکە باوکە! وەرە سەرەوە ئەو سیستەمەی کە کڕیومە بیبینە. باوک لە کاتێکدا کە سەیری سیستەمەکەی دەکرد بە پێی دەستوورەکەی چارلز شواب ڕەفتاری کرد واتە بە گەرمی ئافەرینی کرد و بە تەواوەتی ستایشی کرد ئەوکات باوک لەوی پرسی تۆ ئەم سیستەمە تڕ ناکەیت وانییە؟ ئۆه نە باوکە جیان من ئەم سیستەمە تڕ ناکەم کوڕەکە بە پێی بەڵێنەکەی خۆی کاری کرد و کوڕەکە بە پێی بەڵێنەکەی خۆی کاری کرد چونکە چیدی بابەتەکە پەیوەندی هەبوو بە غرور و خۆپەسەندیەوە ئەمە سیستەمی خودی ئەو بوو ئەو و تەنها ئەو ئەوەیان کڕی بوو و ئێستا ئەویش وەک پیاوێکی گەورە ڕەفتار بکات و ئەم کارەشی کرد. باوکێکی تر واتە کاف تا دوی چوون کە ئەندازیاری تەلەفون بوو یەکێک بوو لە بەشداربوانی خولەکانی ئێمە، نەیدەتوانی کچە تەمەن سێ ساڵانەکەی خۆی ناچار بکات کە نانی بەیانی بخوات، هیچ شتێک سوودی نەبوو نە لێدان و نە ناسکردن، هەر بۆیە دایک و باوکی لە خۆیان پرسی کە چۆن دەتوانرێت ئەو ناچار بکرێت تا بە مەیلی خۆی ئەم کارە بکات. کچۆڵە حەزی دەکرد چاو لە دایکی بکات و وەک ئەو هەست بکات کە گەشەی کردووە و گەورە بووە، هەر بۆیە ڕۆژێکیان بەیانی ئەویان خستە سەر کورسییەک و ناچاریان کرد کە خواردنی بەیانی ئامادە بکا. لەم کاتە هەستیارەدا واتە لە کاتێکدا کە کچۆڵە خەریکی ئامادەکردنی خواردنە، باوک و دایک هاتنە ژوورەوە کچۆڵەکە وتی، باوکە باوکە! ئەم بەیانییە من خەریکم خواردن ئامادە دەکەم. ئەو بەیانییە بەبێ ئەمەی کەس نازی هەڵبگرێت، بە ڕادەی پێویست خواردنی خوارد چونکە ئەو حەزی لێ کردبوو، ئەو هەستی بە بایەخبوون دەکرد، بە ئامادەکردنی ناشتایی بەیانیان ڕێگەیەکی بۆ دەرخستن دۆزیبۆوە. ولیام وینتەر جارێکیان وتی، خۆ دەرخستن یەکێکە لە گرنگترین پێویستیەکانی مرۆڤ، بۆچی ئێمە ئەم لایەنە دەروونیە لە ئەنجامدانی مامەڵە بازرگانیەکاندا ناخەینە بەر چاو، لە کاتێکدا کە بیرۆکەیەکی درەوشاوەمان هەیە بۆچی لە بری ئەوەی پێداگری بکەین کە ئەو بیرۆکەیە ماڵی ئێمەیە باوە بکەین ئەو وا خەیاڵ بکات کە ئەو بیرۆکەیە هی کەسی بەرامبەرمانە، ئەگەر ئەم کارە بکەین ئەوە ئەو بیرۆکەیەی لا خۆشەویست دەبێت و قبوڵی دەکات. کەواتە لەبیرتان نەچێ سەرەتا دەبێت حەزێکی زۆر لە بەرامبەردا دروست بکەن، ئەوەی کە دەتوانێت ئەم کارە بکات دونیا دەکاتە لایەنگری خۆی و ئەوەش کە ناتوانێت بە تەنها لە شەقامێکی تەرککراودا هەنگاو دەنێت.